ئەوە ڕۆشتن بۆ بازاڕ؟ مهم. بە تۆزێکیش دوو ئەکەوێ. کەواتە دەتوانین پلانەکە جێبەجێ بکەین. مهم. ئێوە بۆ کاتی خۆتان بە قسە ئەکوژن؟ دەی زوو کەن با دەست پێ بکەین. تۆ ڕاست دەکەی دانتی. یەڵڵا. فەرموو. ئەنجێلیتا یادی لە دایک بوونت پیرۆز. ها چۆن نەمەت بیر هاتەوە هم. کۆدەلاتۆ؟ هه ئێ کەواتە ئەنجێلیتا تۆی هه چەند ڕێکوپێکەر وەک ڕۆمیۆ باسی کرد. ئەنجێلیتا با هاوڕێکانمت پێ بناسێنم ئەوانە دوو کەڵکێش پاککەرەوە. ها کەواتە ئێوەن. من زۆر دڵخۆشم بە ناسینت. ڕێ دێردا کە خۆم پێ بناسێنم من بەێسترین گەنجی شارەکەم کەسیش ناتوانێ شان لە شانم دات ئا تۆ بە چی پێ دەکەنی؟ ناوی شت دانتیە؟ گوێت لە ناوی من بووە؟ بەڵێ هە تۆ خۆشە من زۆر بە ناو بانگم هەموو میلانۆ باسی من دەکەن. ڕۆمیۆ باسی یەکە یەکەی ئێوەی بۆ کردم بۆ پێی وتم دانتی کوڕێکی زۆر قسە خۆشە. ها بە ڕاست؟ میشۆ تۆ منی جەلاسی؟ بەڵێ تۆ لە بچووکترین دووکەڵکێش پاککەرەوەکانی بەڵام کوڕێکی ئازا و بەهێزیت. ئەنجێلیتا تۆش ئەلفرێدۆی، تۆ هەر وەکو ئەو وێنە وایت کە پێشتر ڕۆمیۆ پێی ناساندبووم. ڕۆمیۆ باسی تۆی بۆ کردبووم. منیش خۆشحاڵم بە بینینت. ئەمڕۆ ئەنجلی تای تەمەنی دەبێتە یانزە ساڵ. زۆر زوو گەورە بوو. ئێمە هەژارین و پارەمان نییە لەبەر ئەوە نەمانتوانی دیاریەکت بۆ بێنین هەر لەبەر ئەمە وتمان سەردانی ئەکەین و گۆرانیەک وەک دیاری پێشکەشی ئەکەین. همم گۆرانی؟ گۆرانیەکە تایبەتە بە دوکەڵ کێش پاککەرۆکان. تکات لە یەکەم باوکە سزایان مەدە ئەوان بۆ هاوڕێیەتی ڕۆمیۆ هاتوون ئاهەنگ بگێڕن بە بۆنەی لەدایک بوونم. لێیان خۆش نابم. باوکە. پێم باشە بانگهێشتی بکەین بۆ شوێنە تایبەتیەکەمان. بەڕاست؟ بەڵام ئێمە پەیمانمان بەست کە هیچ کەسێ پێی نەزانێ. ڕاستە، بەڵام ئەنجلیتا نامۆ نیە بێ ئێمە، ئەو کچێکی بەڕێز و چاکە و هاوسۆزە لەگەڵ هەموومان. بەخوای ئەنجلیتا زۆر زۆر دڵی پێ خۆشە بێ. من دڵخۆشم، ئەمە جوانترین ڕۆژی لەدایکبوونم بوو، تۆ پێت چۆنە؟ ڕۆمیۆ و هاوڕێکانی کوڕی باشن. ڕۆمیۆ، خۆ تۆ باش بەڕێز ڕۆسی و خێزانەکەی دەناسی. ئەنجلیتاشار دەناسی. ئایا تێبینی ئەوەت نەکردووە کە ئەنجلیتا لەوان ناچێت؟ ئەگەر ئەم تێبینیانە ڕاست بێت، ئەمە مانای ئەوەیە کە ئەنجلیتا کچی ئەوان نییە. تۆ ئەزانی ئەمە مانای چییە؟ بەڵێ وا پێ دەچێ ئەوان هێلێکی گەورە بشارنەوە. لەوانەیە بەرێز ماتیۆش شتێک لەم بارەیەوە بزانێ. دەی بەڕێز ماتیۆ ئەو نهێنییە چییە پێمان بڵێ. هیچ نییە. نا نا بەرێز ڕۆسی شتت بۆ باس دەکات چونکە تۆ زیرەکی. زیرەک؟ من؟ بەڵێ هاوڕێکانیشت لە کاروباردا پرسوڕات پێ دەکەن. ڕاستە بەڵام ڕۆسی هاوڕێم داوای لێ کردم ئەم بەسەرهاتە بۆ کەس نەگێڕمەوە. ها؟ ئە؟ ئەمانەوێ نهێنیەکە بزانین بۆ یارمەتیدانی ئەنجلیتا. بەڕاست؟ بێگومان گەورە. من دڵنیام ئێوە منداڵێکی باشن ئەتانەوێ هاوکاری هاوڕێتان ئەنجلیتا بکەن بۆیە منیش پێتان دەڵێم دە ساڵ لەمەو پێش چیم بینیوە بەڵێ. تا ئێستاش وا بە بیرم دێتەوە هەر وەک ئێسا لەبەر چاوم بێت. ئەم ڕووداوە لە وەرزی زستاندا بوو، بەفرێکی زۆرە باری، هەتا شارەکەی هەموو داپۆشی بوو. من لەو کاتەدا لە نزیک ماڵی ڕۆسیدا ئەڕۆشتم و کتوپڕ عەرەبانەیەکی ڕازاوەم بینی کە هی یەکێ لە خانەدانەکان بوو. خانمەکەم! باشە من چی لە مناڵە ساوایە بکەم ها خاتو ئیزابیلا خاتو ئیزابیلا نازانم کۆنتێسا ئێزابێلا ئەم مناڵی بۆ دا بە ڕۆسی و خێرا دوورکەوتەوە ڕۆسی هاوڕێشم تا ئێستا هیچ شتێکی لەم بارەیەوە پێ نەوتووم. بەم شێوەیە زانیتان کە ئەنجیلیتا کچی ڕاستەقینەی ڕۆسی نییە، بەڵکو کچی یەکێ لە دەوڵەمەنەکانە. بەڵام پێم بڵێ ئەنجلیتا تۆ چۆن ئەمەت زانی؟ ئەمە هەموو جارێک ڕوو ئەدات. ها؟ چونکە تۆ هەموو ساڵێک لە ڕۆژی لە دایک بوونمدا ئەچیت بۆ سەردانی. باوکە گیان، لە هەموو جارەکاندا ئاواتم ئەوە بووە کە لەگەڵتدا بێم. تێگەیشتم. گوێ بگرە باوکە. تکا دەکەم بە خاتوو ئیزابێلا بڵێ کە ئەنجێلیتا خەون بە تۆوە ئەبینێ و بە هیوایە کە تەنها بۆ جارێکیش بێ بتبینێ. پێی بڵێ کە من هەموو کاتێ بیری ئەکەم و گوێ ئەگرم لەو مۆسیقایەی کە بە دیاری دایمێ. من وا هەست دەکەم کە زۆر لەو نزیکم. دڵنیابە پێی دەڵێم. ئازیزەکەم مەگری. دڵنیام ڕۆژێک هەر ئەیبینی. ئەو ئێستا ئەچێ بۆ کشکی خاتو ئیزابێلا ئەبێ هەموو ئەو شتانەی پێڕا بگەیەنم کە ئەنجلیتا پێی وتم. پێویستە زیاتر لەسەر ئەم مەسەلەیە بکۆڵمەوە. ئەڵا چەند جوانە دەی زووکە وەرە ئێرە. ئەی خوایە گیان ئەم مەرکانە چەند جوانە بەڵێ ڕاستە. باشە ئەم کۆشکە گەورەیە هی کێیە؟ ئەمە ئی خێزانی مۆتۆڤانییە. چی؟ خێزانی مۆتۆڤانی؟ بەڵێ. ئەمە لە گەورەترین و جوانترین کۆشکەکانی میلانۆیە. هاا؟ دەی زووکە دووکەڵ کێشەکە پاکەوە پێش ئەوەی خانم تووڕە بێ. خانم؟ چی چی؟ چۆن؟ ئەی نازانی خاتوو ئیزەبێلا شازادەی ئەم کۆشکەیە؟ ئیزەبێلا؟ ئەمڕۆ ئەو ڕۆژەیە کە ئەچی بۆ لای خاتوو ئیزابێلا وەکوو هەموو ساڵێک، ئەی وانییە؟ کەواتە خاتوو ئیزابێلا مۆنتۆڤانی داپیری ئەنجلیتایە! گوێ بگرە، ها؟ هەموو خەڵک بە خانمێکی دڵەڕەقانە باسی دەکەن. همم. ئیتریۆ، ئەمڕۆ یازدە ساڵ تێپەڕیوە بە سەر وەفاتی کوڕی خاتوو ئێزابێللا، ئێستا کاتی ئەوە هاتووە کە پێی بڵێن ئێمە میراتگری ئەوین. بەڵێ ڕاست دەکەی. ئیتریۆ، هەر ئێمەین میراتگری شەرعی بنەماڵەی مۆتۆڤانی. من ئەوە دەزانم براکەم، بەڵام خانم متمانە بە ئێمە ناکات. هم، بەڵام هەر دەبێ ڕۆژێک بێت کە پێی بسەلمێنین هەر ئێمەین میراتگری ڕاستی. هم. هم. ئەو دیاریەی بۆ خاتوو ماری تێناوە لە ئاستی ئەودا نیە، هەوڵ بە شتێکی باشتری بۆ بێنە. ببورە خانمەکەم. بیربکەوە پێش ئەوەی شتێکی باشتری بۆ بکڕی. تێگەیشتم. بەڕێز ڕۆسی لە دەرەوە چاوەڕێت دەکا ئەیەوێ بتبینێت. ڕۆسی؟ بیهێنە ژوورەوە. بەسەرچاو، بەیانیت باش خاتوونی گەورەم چۆنی؟ بەیانیت باش خاتوون. دوکەڵ کێشەکە چۆنە؟ تۆزێ پێویستی بە خاوێن کردنەوە هەیە. تکات لێ دەکەم زوو پاکی کەوە پێش ئەوەی خانم بزانێت. هەموو بنەماڵەی مۆتۆڤانی شانازی بە تۆوە دەکەن خانمەکەم. بەڵێ ئێمەش پەیمانی وەفاداریت پێ دەدەین. هێم بە لەسەر خۆ بە باتۆز من دەمەوێت بم بە هاوڕێتەوە بەڵێ بەڵێ منیش خانم خۆش دەوێ هاتووم بزانم هیچ خزمەتێکی نییە هێمر بە تخوا هێمر بە کورات سەگێکی بەوەفایە. شارەزایەکی باشی لەو کەسانە هەیە کە من خۆشم ناوێت. بینینی هەر یەکێکیش لەوانە زۆر تۆڕەی ئەکات. گوێم لێ بگرن و قسەکانم باش لەبەر کەن. خێزانەکەی ئێمە بە دڵسۆزی ناسراوە و نابێت کەسانێکی نادڵسۆز میراتی ئەم خێزانە بگرێتەوە. تێگەیشتن؟ بەڵێ بێگومان. ئێمەش هەرەوە دڵسۆزین. وابزانم با تۆش ئەمڕۆ میزازی باش نییە وا چاکە ڕۆژێکی تر بینەوە باشە باشەوە دەڕۆین خوارد لەگەڵ بێخان مەکەم سلااو لێ بێخان مەکەم زۆر پێ خۆشحاڵم کە بە ساغ و سەلامەتیت بینم بەخێر بێت ئەی پیاوە باشەکە هیوادارم خۆت و خێزانەکەت هەردەم لە سەلامەتیدا بن. بیگۆڕۆ بیگۆڕۆ دەی توخوا زوو بیدۆزەوە دەی زوو. بەسەر چاو. وای بەخوا خانم زۆر توڕە ئەبێت ئەگەر گیانلەبەرێکی نامۆ لە کۆشکەکەدا ببینێت چی بکەم. بیکۆڕۆ بیکۆڕۆ تۆ لە کوێی بیکۆڕۆ. تۆ لە کوێی بیکۆڕۆ. وای خانمەکە زۆر زۆر گەورەیە هێ من بە هێ من بە فەگە من کەسێکی خراپ نیم من ناوم ڕۆمیۆیە ها بگۆڕۆ چۆن گەیشتی ئێرە؟ تۆ بۆت نییە بە ئارەزووی خۆت بسووڕێیتەوە چونکە ماڵی خۆت نییە. بازی مەر بە پەشیمانییەکەت. ها؟ ئەوە چییە ئەڵێی پێشتر بینیومە؟ ئاخۆ ئەگەر ئێستا لە ژیان دابمایە تەمەنی چەند دەبوو؟ ئەزانی زۆر لە تۆوە چێ خانمی بەڕێز؟ هەروەها لە ئەنجلیتاش. ئیتر لێرەوە بەسە. ها بەسەر چاو خانمەکەم. بگرە ئەمە پارەی ساڵی داهاتووە. بیبە و ئەنجەنێتای پێ بەخێوکە. سوپاس. پێویست بە سوپاس ناکا ڕووسی. ئەمە ئەرکی سەرشانی منە وەک داپیرەیەک بەرامبەر بە ئەنجەنێتای کوڕەزەم. ئەمە ئاشکرایە. ها چی هەیە؟ خاتوون، تکایە کەم گێم لێ بگری. چی دەوێ بیڵێ؟ منەمویست کەوا من تێت گەیشتم کە چی تەوێت تۆ پارەی زیاتر تەوێت. نا وانیە مەسەلەکە پەیوەندی بە پارە و شتی واوە نیە ئەنجلیتای کوڕزات حەزەکە چاوی پێت بکەوێ چەند ساڵێکە بنچینەی خێزانەکەیانی زانیوە و بە هیچ شێوەیەهیش باسی ئەمەی لای من نەکردوە بەڵام دەزانم کە هەردەم بیری لێ ئەکاتەوە و حەزیش دەکات بتبینێت، حەزی لە بینینی داپیرییەتی، ئەمڕۆ مەی پێ وتم. ئەنجەلیتا تۆی خۆشەوێت خانمەکەم و هەردەم خەویشت پێوە ئەبینێت. ئەمڕۆ یادی لە دایک بوونیەتی و هیوادارم کە هەواڵێکی خۆشی پێ بگەیەنم بەوەی کە چاوی بە داپیرەی دەکەوێت. وازانم ئەمەش جوانترین دیاری دەبێت بۆی. ڕاستە ئەنجەلیتا کروزامۆ کچی ئەدۆلفۆیە، بەڵام ئەو کچی جوتیارێکی هەژار بووە و باش ئەم ڕاستیەشی تێبگەیەنە. من هەرگیز نیەتم نیە هیچ بەشێک ببەخشم بە ئەنجەنیتا لە سامانی مۆتۆڤانی. ها پارەکە بگرە و بگەڕێرەوە ماڵەوە. تۆزێ چاوەڕوان کە. ڕۆمیۆ ئەوە چیەکەی لێرە؟ ئەنجەلیتا پارەی نایات و قەت بیر لەوەش ناکاتەوە. بێدەنگ بە ڕۆمیۆ. گەورەم، ئەنجەلیتا چاوی لە پارەی ئێوە نییە هەرگیز. ئەنجەلیتا کچێکی دڵنەرمە و قەت درۆ ناکا. خانمەکەم. تۆ کێی؟ ناوم ڕۆمیۆ و لە دووکەڵ کێشپاککردنەوە لەگەڵ بەڕێز ڕۆسی کارەکەم. بەم شێوەیە؟ کەواتە ئێرە شوێنی تۆ نییە. زوو بڕۆ دەرەوە دەی. لێرە مەمێنە بڕۆ دەرەوە دەی. خانمەکەم. من ئەزانم تۆ زۆر زۆر دەوڵەمەندی. بەڵام ئەنجەلیتا هەرگیز گرینگی بەمانە نادا، چونکە ئەو تۆی بە ڕاستگۆی خۆشەوێ. ئەنجەلیتا زۆر بەڕێزە. دڵنیایت؟ بەڵێ. تۆ کوڕێکی زۆر سەیری. ئێ باشە، ئەگەر ئەمە قسەکانت ڕاست بێ، ئەی ئەگەر وانەبوو تۆ چێکەیت ها؟ پێم ناڵێیت؟ گیانی خۆمە بەخشم لە پاداشتی ئەمە. ها؟ تۆ زۆر بە چاڵانترسانە قساکەی ئایا متمانەت بەخۆت هەیە ئێستا بۆم سەلمێنە دەی ها نا نا خانمەکەم ئەنجلێتا نەخۆشیەکەی توندتر ئەبێت و تەنها هیوایەکی هەیە ئەویش بینینی داپیرەیەتی، ڕۆمیۆ و هاوڕێکانی بڕیاریان دا کە یارمەتی بدەن و ئەم هیوایەی بۆ بهێننە دی، ئایا ئەتوانن دیواری ئەم کۆشکە گەورەیە ببڕن؟ و ئایا ئەنجلیتا ئەتوانێت سۆزی داپیرەی بۆ خۆی بجوڵێنێ؟ با چاوەڕێی ئەم ڕووداوە بین لە ئەڵقەی داهاتوودا.